لێیان گەڕێ با بخۆن و ڕابوێرن و ئومێد بێ ئاگایان بکات، جا بێگومان لەمەو دوا دەزانن چۆن سزایان دەدەین. وما اهلکنا من قریە الا ولها کتاب معلوم. خەڵکی هیچ شارێکمان لەناو نەبردووە مەگەر کاتی دیاری کراو بۆ لەناوچوونیان هەبووە. ئێمە فریشتە نانێرینە خوارەوە مەگەر بە ڕاست و ڕەوا، وە ئەو کاتەش ئەوانە مۆڵەت نادرێن. ئینا نەحن نەزەلنا الذیکر وەئینا لەه لەحافیظون. بێگومان هەر ئێمە قورئانمان ناردۆتە خوارەوە و بەڕاستی هەر ئێمەش دەیپارێزین. هەر ئێمەش میراتگری هەمووانین. ولقد علمنا المستقدمین منکم ولقد علمنا المستاخرین. سوێند بەخوا ئێمە ئاگادارین بەوانەی لە پێش ئێوەوە بوون و سوێند بەخوا بێگومان ئەوانەش دەناسین کە پاش ئێوە دێن. سوێند بێ بێگومان ئێمە ئادەمیمان دروست کرد لە قوڕێکی ڕەشی ترشاوی ڕەق. والجان خلقناه من قبل من نار السموم. جنۆکەشمان پێشتر دروست کرد لە ئاگرێکی بەتین. ئیبلیس وتی، من هیچ کاتێ سوژدە نابەم بۆ بەشەرێک کە دروستت کردووە لە قوڕێکی ڕەشی ترشاوی ڕەق. قال فاخرج منها فانک رجیم. خوا پێی فەرموو، دەلەوێ بڕۆ دەرەوە، چونکە بەڕاستی تۆ لە بەزەیی من دەرکراوی. وە هەواڵیان پێ بدە دەربارەی میوانەکانی ئیبڕاهیم، کاتێ چوونە ژوورەوە بۆ لای وتیان سەلامت لێبێ، ئیبڕاهیم وتی بەڕاستی ئێمە لێتان دەترسین. قالوا لا توجل ئینا نبشرک بغلام علیم. وتیان پێی مەترسە، بەڕاستی ئێمە مژدەت دەدەینێ بە لەدایکبوونی کوڕێکی زانا. سوێند بەخوا بێگومان ئێمە دەزانین کە بەڕاستی تۆ دڵتەنگ دەبی بەوەی ئەوان دەیڵێن. فسبح بحمد ربک وکن من الساجدین. کەواتە پەروەردگارت بە پاکی ڕاگرە و سوپاسی بکە و لە سوجدەبەران بە. واعبد ربک حتی یاتیک الیقین. و پەروەردگارت بپەرستە هەتا مردن یەخەت پێدەگرێت.